هەر کەسێک مەشروب خۆر بێت بەڵام تەوبە بکات قەت نەچێتەوە سەر تاوانەکەی ئایا ڕاستە ئەڵێن تا چل ڕۆژ نوێژ و ڕۆژووی لێ قبول ناکرێ بەڵێ ڕاستە بەڵام کە تەوبە بکە خی گەورە تەوبەی لێ قبول دەکا و کۆتایی پێدە ئینشاءله براکانم هەمویان بوونەتە ملحید پەنا بەخوا بێ باوەڕ تەنیا من و دایکم و باوکم ماوین نوێژ دەکەین ئایا لەگەڵ یان چۆن بین ئایا دروستە خواردن بۆ ئەوان دروست بکرێت نەوەڵا دروست نییە نەوەڵا شایستە نین بەڵام کە چارتان نەبێ ئەوە دەسەڵاتان نییە و هیچتان لەسەر نییە ئەمما چۆن بن لەگەڵیان ئەگەر بتوانن نەسیحەتیان بکەن ئەوە الدین النصیحە نەسیحەت پێش هەموو شتێکە براکەم بە کەلیمەی خێر بە قسەی خێر بە ئامۆژگاری چاک بەشکو خوا هیدایەتیاندا دوعایان بۆ بکەن بەشکو خوا هیدایەتیاندا و بگەڕێنەوە سەریان لێ شێواوە کە هیچ فیدەی نیە و زانیتان لەو کەسانن کە گاڵتەجاڕن عینادن سەرکەشن قسە بە ئیسلام دەڵێن قسە بە خۆ پێغمەری خوا دەڵێن عليه سلاسلام ئەوە هەر دروست نییە لە ماڵدا لەگەڵیان بن بە هیچ شێوازێک وقد نزل عليكم في الكتاب أن إذا سمعتم آيات الله يكفر بها ويستهزأ بها فلا تقعدوا معهم إنكم إذا مثلهم ئەوانە نابێت لە ماڵدا لەگەڵ یان دانیشی چونکە ئەو کاتە وەکو ئەوان دەبی ئەوانەی کە کوفر دەکەن و بێ ئەدەبی دەکەن بەرامبەر خۆ پێغمبەر عليه سڵات سلام چۆن خۆمان لە ڕیا بپارێزین خۆ پاراستن لە ڕیا براکەم دیسان بەوش بە مراقبەی حەز بە مراقبەکردنی خوا دەبێت دائما تۆ مقارنە بکە بەراوردێ بکە ئەو کەسێک کە دۆ دەتەوێت ڕیایی بۆ بکەیت لە بەرامبەر خی ڕب العالمیندا چییە ئەو کەسە چی بۆ تۆ دەکا خی گەورەشتی بۆ تۆ دەکە خی گەورە ئەجر و پاداشتی لایە و تۆ بۆ لای ئەو دەگەڕیتەوە بەڵام ئەو کەسە هیچ چی لا نییە لە زەرەر زیاتر هیچت لێ نادات بە زەررت لێدا کە تۆ مڕاتی ئەو پێی زەررت لێدا بەهۆی ئەوەوە تۆ کردەوەکەت بەتاڵ دەبێتەوە ناتوانێت قازانجێکت پێ بگەێت ناتوانێت پاداشتێکت داتەوە بەڵام خی پەروەردگار کە تۆ عیباەتەکە بە خاڵسی بۆ بکەی خی گەورە ئەجرت دەداتەوە بۆیە دائیمەن ئینسان بچووکی خەڵک بێنە پێشچوی خۆت و مەزنێتی خی گەورە بێنە پێشچوی خۆت خوات لێبێت کارەکانت تەنها بە خاڵسی بۆ خوا بێت خی گەورە نیەتمان خاڵسکا بۆ خاتی ناوە جوانەکانی کەسانێک بیدعا دەکەن و بۆشیان ڕوون دەکەیتەوە بەردەوامن لەسەر بیدعەکەیان ئامۆژگاری چییە بۆیان ئامۆژگاری ئەوەیە کە ڕفاقەت و مساحبەیان نەکەی براکەم بەڵێ بێگومان براکانم بانگەوازی دەبێ علمی لەگەڵ بێت العلم قبل القول يعني قبل الدعوة العلم قبل الدعوة بەڵام کاتێک کە دەڵێن داوە بکە مەبەست لەوەیە کە دەبێت تۆ علمیشت پێ بێ علم بەچی تۆ بە کەسێک دەڵێی نوێشکە ئێ ئەمە دیارە علمت هەیە کە نوێژ واجبە تۆ پێی دەڵێی نوێشکە علمت بەوە هەیە کە نوێژ واجبە پێی دەڵێ ڕاستگۆ بە پێی دەڵێ کاکە مەشروب مەخۆ پێی دەڵێ ڕەفاقەتی ئینسانی خراپ مەکە